السلام علی سیدنا محمد وعلی آله وأصحابه أجمعین ئیمانداران و خواناسانی بەڕێز ئێمە لە دوو وتاری جمعەکانی ڕابردوودا لەسەر بابەتێکی گرنگ و زۆر هەستیاری ئەم سەردەمە قسەمان کرد کە وەکو مینبەری مزگەوت و ئاینی پیرۆزی ئیسلام ئەبێ ڕۆڵی خۆمان هەبێ لە ئاماژەکردن بەو مەسەلە گرنگانەدا کە چارەنووسی گەل و میللەت و نیشتیمان و تاکە تاکەی ئەم هاوڵاتیانەی نیشتیمانەکەمانی لەسەر بەندە کە ئەویش مەسەلەی ژینگە و بیئەپارێزی بوو دوو وتاری جمعەی ڕابردوو هەندێ شتمان لەسەر بابەتی ژینگە باس کرد بە پشتیوانی خوای تاک و تەنها و بێ شەریک لەم جومعەیەشدا ان شاء اللە هەندێکی تر لەسەر ئەو مەسەلەیە دەدوێین لە بەشی سێیەمی زنجیرەباسی ژینگەدا دەڵێین جاران لە سەرەتاوە دەیانگوت ژینگە سێ بەشە بریتییە لە هەوا خاک ئاو دواتر زانایان باسی ئەوەیان کرد لەبەر ئەوەی کە دوو جۆری تر هەیە پێکهێنەری گەورەی ژینگەن و پاراستنی خاک و ئاو و هەوا لەسەریان بەندە کە بریتییە لە ڕووەک و گیانەوەران ئەوانیشیان خستە ناو بابەتی ژینگەوە لەسەر ئەو بابەتە زۆرمان قسە کرد دواتر زانایان باسی ئەوەیان کرد کاتێک کە بینیان مرۆڤ لەسەر زەویدا زۆر بوو قەرەباڵغی لەسەر گۆی زەویدا فراوان بوو کاتێ لە هەزار و هەشت سەدا یەک ملیار خەڵک لەسەر زەوی هەبووە لە کۆتایی دوو هەزار و یانزەدا بوو بە حەوت ملیار ئەم ڕێژەیە لە ماوەی دوو سەد و دوازدە ساڵا زیادکردنە بریتی بوو لەوەی کە ژینگە زیاتر پیس بێ، بۆیە ئەمجا بواری ژینگە فراوانتر بوو، سێ بواری تری ژینگەیی ئێستا پەیدا بووە کە ئێمەش وەکوو موسڵمان پێویستە ئاگامان لێ بێ چونکە قورئان و دینەکەمان هەمووی تیایە، ئەمەش بەشێکە لە دین و بەشێکی گەورەیە لە دینی پیرۆزی ئیسلام ئەویش ژینگەی بینین ژینگەی بیستن، ژینگەی بۆنکردن. لە بواری ژینگەی بیستنەوە خوای پەروەردگار کە گوێی بە خەڵات بە مرۆڤ بەخشیوە مەگەر ئەو کەسەی کە گوێی گرانە یان هەر گوێی نابیستێ بزانێ خەڵاتی گوێ چەند گەورەیە ئەها ئەو کەسانەی کەوا بە هەر هۆکارێک بێ بە هۆی تەمەنەوە بێ یان بە نەخۆشی گوێیان گران بووە تا قسەیەک دەبیستێ ناڕەحەت دەبێ چەند ئەزانێ خەڵاتی گوێ گەورەیە ئەم گوێیە ئەگەر قسەی خۆشی پێ ببیستی ئەگەر دەنگی خۆشی پێ ببیستی ئەگەر ئاوازی خۆشی پێ ببیستی مێشکت دەکرێتەوە ئاسوودەیەکت بۆ دێ ئەمە وەلی خوان سەیری کە لە قورئانا دا فەرمێ وەلیەکانی خوا ئەوانەن کە زۆر زۆر شەو نوێژ دەکەن شەو نوێژی خستۆتە دوای ئەمەوە دەفەرمێ بەڕاستی بەندە خۆشەویستەکانی خوای میهرەبان کە خوا قبوڵنی بە بەندەی ڕاستەقینەی خۆی کە خوا ڕێز و حرمەتیان لێ دەگرێ ئەو کەسانن کە کاتێ بەسەر ئەرزا دەڕۆن هێمن و لەسەرخۆ سالار دەڕۆن وا ناڕۆن کە خەڵکی عەزێت دەن، وا ناڕۆن کە گوێی خەڵکی بە هۆی ڕۆیشتنی ئەوانەوە عەزێتی ببێ و ئەگەر نەزانێک، نەفامێک، جاهیلێک بەرەو ڕوویان هەڵشاخا و قسەی بەرز و نزمی کرد، ئەمان دەنگەدەنگ دروست ناکەن. ئەو پێی دەڵێ سڵاوت لێ بێ، سڵاو، من، من دەڕۆم ڕێگای یاسایی دەگرمە بەر، من لەگەڵ دوو پیاوی بەڕێزدا دێم بۆ لات، با لەم سەرجادەیە دەنگەدەنگمان نەیە، با ئەم ژینگەی بیستنە لەو خەڵکە تێک نەدەین. ئەمجا دوای ئەوە دەفەرمێ والذین یبیتون لربهم سجدا وقیاما دوای ئەوە ئەهلی شەو نوێژن و لە نیوەی شەوانا هەڵستن بە ئاگا دەبن و زیکری خوا دەکەن و شەو نوێژ دەکەن یعنی ڕۆیشتنی هێمن و نەکردنی دەمەقاڵە و دەنگ بەرز نەکردنەوەی لە پێش شەو نوێژەوە قورئان باس کردووە چونکە ئەمەیان بۆ هەموو خەڵکە هەموو بی هەموو بیستەرێک کە ژینگەی بیستن شمولی دەکا بەو دەنگ بەرزکردنەوە و بەو ڕۆیشتنە خێرایی تۆ ئازار دەکێشێ بۆیە ئێمە زەرورە لە ژینگەی بیستنا ئاگامان لێبێ لە کاتی ڕۆیشتنا لە کاتی ڕۆیشتنا ئینسان وا نەڕوا کە ئەوەندە دەنگی قاچی بێ خەڵک ئازاری پێ بگا نابێت لە ئیسلامدا وەکو دڵن لە ئەوروپا کابرا لە شوقەدا نابێت بە قۆندەرەیەک ژێرەکەی بزماری پێوە بێ بڕوا چونکە تەقەی پێڵاوەکانی دێ ئەبێ بە نەعلێکی ئیسفنجیەوە بڕواتە قاتەکانی سەرەوەی شوقەکە بۆی دراوسێکەی ئازاری نەگا ئەمە خودی ئیسلام وا دەڵێ خودی ئیسلامیش پێت دەڵێت دەبێت لە ڕۆیشتنا و ئەوەندە سالار و هێمن و سەنگین بی کە ئەوەی بە تەنیشتەوەیە هەز بە ڕۆیشتنەکە نەکا شڵپەشڵپی پێڵاون نەیە ئەمەش لەگەڵ نوێژا باس کراوە خوا لە قورئانی پیرۆزە باسی کەسێکمان بۆ دەکا کە هەمومان ناومان بیستووە بەهۆی قورئانەوە کە پێڵەن لوقمانی حەکیم لوقمانی حەکیم کوڕێکی زۆر خۆشەویستی ئەبێ، کوڕە تاقانەکەی دادەنێ و دەڵێ ڕۆڵە وەرە چەند ئامۆژگارییەکت بکەم، یەکەمیان یا بنی اقم الصلاة ڕۆڵە گیان ئاگات لە نوێژەکانت بێ، نوێژ نەفەوتێنی، ئەمر بە چاکە و نەهی لە خراپە بکە، سەبر و ئارامت هەبێ، دوایی دەفەرمێ ولا تمشی فی الارض مرحا ان اللە لا یحب کل مختال فخور ڕۆڵە گیان قەت لەسەر زەویدا بە تەکەبورەوە بە ڕێگادا نەڕۆی چونکە خوا ڕقی لەو کەسانەیە و ئەو کەسانەی خۆش ناوێت کە بە تەکەبورەوە بەسەر ڕێگادا دەڕۆن کە بە فیزەوە قۆڵ بادەدەن و شێوازێک دەڕۆن کە خەڵک سەرنجیان دەدا واقصد فی مشیک ئەی باوە گیان چۆن بڕۆم فەرمووی ڕۆڵە گیان مامناوەند بڕۆ نە ئەوەندە سەریع بڕۆی کە خەڵک ئازار پێ بگەیەنی نە ئەوەندەش هێواش بڕۆی چونکە جاری وا هێواش ڕۆیشتنیش بۆ خۆی ئازارە بە مامناوەندی بڕۆ قەسدی ڕۆیشتنت هەبێ سەیری قورئان چەند جوان نافەرمی وەک مێروولە بڕۆ نەخێر قەسدت هەبێ لە ناوەڕاستا بڕۆ لە حەدی متەوەستی ئەو ڕێگا چۆن هەڵدەگرێ ئاوا بڕۆ جا سەیرکەن بەڕێزان ئەو کەسەی کە بە پێ دەڕوا ئەو کەسەی قاچی لەسەر ئەرزە کەچی تەکەبور لێ دەدا لە ڕۆیشتنا خوا خۆشی نەوێ ئەی ئەو کەسەی کە خوا لوتفی لەگەڵ کردو و سارەیەکی پێ بەخشیوە کە قاچی لە زەوی بڕاوە کە خەڵک بە پێ دەڕۆ ئەم بە سارەی خۆی هاتوو چۆ دەکا کە خەڵک نەفەری ئەمە و ئەم مەمنونی کەس نییە کەچی لەو کاتەیە بە سارەکەی تەکەبور لێ دەدا بە دەنگی بەرزی ستۆپەکانی خەڵک دادەچڵەکێنێ، بە پێلە بەنزین دەدێ بۆی هاڕەیەک لە سارەکەیەوە دەرچێ و خەڵک موعجەبی بێ، ئەوەی تەپوتۆز بە هاوینان بەسەر خەڵکا دەکا، ئەوەی ژینگەکە بۆگەن و ملەوەس دەکا، ئەبێ خوا چەنە ئەو کەسەی خۆش نەوێ. وەڵاهی ئەبینی ئەوەی کە بە ئەم مسابەقاتی سەیارەیە کە بەڕاستی شتێکی گەلێ ناشرینە، وەڵاهی بینیومانە شۆفڵ، لە پێش نوێژی عیشا دەکەری بۆ مزگەوت وەرە شۆفڵ لەگەڵ نیسانی دە بڵا لەو سەرجادە ڕئیسیە مسابەقە دەکا یەک دنیایەک دەبێتە تەپوتۆز ئینسان هەناسەی دەگیرێ و نوێژەکەشی بۆ ناخوێندرێ ئەمە خوا بێت چەنە ئەو عەبدەی خۆی ببوغزێنێ چەنە ڕقی لێی بێ چۆن ڕۆژێ تۆڵەی لێ بکاتەوە و ئەو خەڵاتەی لێ بستێنێتەوە لەبەر ئەوە ئەوەی بە پێ بڕواوە ژینگەکەی بیستنی خەڵک بە دەنگی ئەو هاڕێ و ئەو دەنگە ناڕەحەت بوو کە دێیتە مزگەوت ئەبێ ئەوەندە بە هێمنی بڵێی خەڵک بێیتە مزگەوت خەڵک ئازار نەدەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەفەرمێ اذا اتیتم الصلاة فاتوها وانتم تسعون خەڵکینە کە ها فلا تأتوها وأنتم تسعون خەڵکینە ئەگەر هاتن بۆ مزگەوت بۆ جمعە و جەماعەت و ماڵی خوا بە شێوەیەک مەیەنە مزگەوتەوە داخڵی مزگەوت نەبن کە هەموو خەڵکەکە سەرنجتان بدا هیوا هەیە جەماعەتمان دابەستۆ جار هەیە کابرا کە دێ ئەوەندە بە سەریعی و پەلەپەل دێ تاشی پێڵاوی لەوێ فڕێدا تاشیش گەیشتۆتە ئەو سەر ئەوجا خەریکە قاچی لە دەرگا دەدرێت دەرگاکە بە قوت دەکاتەوە ئەمجا دێتە ژوورەوە ئەوە جەماعەت دابەسرا وەڵا فریاش نەکەوتین ها پێغەمبەر فەرمووی ئاوا نا موسڵمان نابێ ئاوا نوێژ بکا ئاوا نوێژ مەکە دێتە ژوورەوە بە حسابی خۆی لە شەرع دەزانێت ان الله مع الصابرین بۆی ئیمام تێبگا و بە حسابی خۆی ئیمامەکە بە هێواشی نوێژەکەی بکەوە ئەم پێ ڕابگا ئەمە هەمووی بێ شەرعیە نوێژێکی ئاوا خوا نایەوێ وەتوها و ئەنتم تەمشون پێغەمبەر دەفەرمێت زۆر بە هێمنی و سالاری و سنگینی وەرە با کە سەر هەستت پێ نەکا کە تۆش هاتوویە مزگەوتەوە با خەڵک سەرنجی نەڕوا لە جەماعەتەکە بەلای هاتنی تۆ قسە مەکە وعليكم بالسكينة بسر خوتا زالبا بە هێواشی و هێمنی وەرە. لە شەرعا دەفەرمێ دروست نییە کابرا بڵێ ڕیازە دەکەم نوێژی بەیانیان بە ڕاکردن بێ بۆ مزگەوت. بڵێ خێریشی هەیە و ڕیازە و پشووی خۆم دەست چکۆ لەناو ماڵانا ڕادەکەی. تەقەی پێڵاوەکانت خەڵک لە حەوشە گوێی لێیە. ئەمە لە شەرعا دروست نییە. ئەبێ بە هێمنی بێی. وعلیکم بالسکینە ئوممەتەکەم وەسیەت بێ بە هێمنی وەرن بۆ مزگەوت. فما ادرکتم فصلوا ئەوەی فریا کەوتی خوا بە نسیبی کرد ئەوە فریا کەوتووی. تاکە پێڵاوێکی لە شوێنێک فڕێئەدا دەرگاکە بە قوەت پێوە دەدا ئەمە لە دینا نییە ئەبێ ژینگەی بیستنی ئەو هاوڵاتیانەی دەوروبەرت پارێزی ئەمجا خوای گەورە نوێژەکە لێ قبوڵ دەکا واغضض من صوتك لقمان فەرمووی ڕۆڵە گیان دەنگت نزم کەوە دەنگت نزم کەوە لە چ شوێنێکە لە کاتی قسەکردنا لە چەند شوێنێکە واجبە دەنگمان نزم بێ ئەمڕۆ هەمومان فێربووین بە دەنگی بەرز قسە دەکەین یەکەمیان لە کاتی قسەکردنا، لە کاتی قسەکردنا با دەنگت لە سەرخۆ و هێمن بێ، بەرامبەرەکەت تێبگا بەسە، تۆ بۆ کەسێک قسە دەکەی ئاوا شان بە شانت دەڕوا، زەرور نییە کەسێک دە مەتر لەولاوە گوێی لە دەنگەکەی تۆ بێ، هیوا هەیە دوو کەس بەم ڕێگایەدا دەڕۆن، ئەو ماڵانە هەموو ئەزانن دەڵێن چی. ئەمە خوا پێی ناخۆشە واغضض من صوتک بەسە دەنگی خۆتا زاڵ بە و نزمی بکەوە ان انکر الاصوات لصوت الحمیر چونکە ناخۆشترین دەنگ دەنگی گوێدرێژەکانە بە کۆمەڵ کە دەزەڕن ها ئێمە زوڵم لە گوێدرێژیش دەکەین من زۆر لە مامۆستای ئاینیم بیستووە خوا ڕقی لە دەنگی کەرە دەی قورئان وا نافەرمێ برا تۆ بۆ تەفسیری قورئان بە هەڵە دەکەی قورئان ئەبێت لێی تێبگەی ئەمجا بۆ خەڵکی مەعناکەی خوا دەفەرمێ حەمیر نافەرمێ ان انکر الاصوات لصوت الحمار ئە خوا وای فەرموو تۆ بۆ بە دوختان بەدەم خواوە دەکەی خوا نەیفەرموو دەنگی کەرم زۆر پێ ناخۆشە بەعکسەوە خوا دەفەرمێ دەنگی کۆمەڵێ گوێ درێژ کە لە یەک کاتا هەمویان دەست دەکەن بە زەڕین خوا ئەو دەنگەی پێ ناخۆشە بۆ چونکە دەنگێکی بەرز و ئازاردەرە دەی ئەمەمان بۆ خوا پێ دەڵێ خۆ کەر ئەوەی لەسەر نییە تەکالیفی لەسەر نییە یعنی ئەی بەشەر تۆش ئاگادار بەوە ئەمە بە ئەها ئەگەر یەت وێستا لەم مزگەوتیانی هەر یەکێ لە ئاستی خۆیەوە قسەیە بکات دەبێتە لەغوەیە کەس لە کەس حاڵی نابێ ئەها لە مەجلیسی وایە دوو کەس دوو کەس سەر بەیەکەوە دەنێن خوا ئەو مەجلیسێ ڕق لێیە نەخێ کە یەکێ قسەی کرد با هەموومان گوێ لێ بگرین کە ئەو لێ بەوە تۆ ئەمجا قسەی خۆت بکە ئەگەر کۆمەڵە گۆرانی بێژە زۆر دەنگ و ئاوازیان خۆش بێ کە بە یەکەوە بە یەک کەڕەت گۆرانی دوان دەنگەکە تێک دەچێت کەواتە لە کاتی قسەکردنا هەر ئەوەندە با دەنگت بەرز بێ کە بەرامبەرەکەت تێبگا لە کاتی سەلام و چاکوچۆنیدا هیوا سەلام لە کەسێ دەکا ئەهلی ئەو گەڕەکە زان فڵان کەس دەنگی لێ کاکە گیان مەرحەبا سەلام و عەلێک ئەوەندە بەسە کە بەرامبەرەکە تێبگا لە کاتی سەلام و چاکوچۆنیە دەنگ بەرزکردنەوە وەڵڵاهی سیفاتی موسڵمان نییە لە کاتی پشمین و باوێشکە لە کاتێکا دەپشمی یان باوێشک دەدەی نابێت دەنگت بەرزکەیەوە چونکە ژینگەی بیستنی خەڵکی تێک دەدەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دەفەرمێ ڕوحم بە قوربانی بێ ان الله عز وجل یکره رفع الصوت بالتثاؤب والعطاس بەڕاستی خوا زۆری پێ ناخۆشە کە یەکێک لە ئێوە دەپشمێ یان باوێشک دەدا دەنگی دێ نابێ دەنگی پشمەکەت بەسەر خەڵکا بڕوا، نابێ دەنگی قۆخەکەت بەسەر خەڵکا بڕوا، نابێ دەنگی باوێشکەکەت بێ. ئەها ئەو خۆشەویستە یەک شت نەماوە ئەم ئیسلامە بۆ ئێمەی ڕوون نەکردبێتەوە، هەمووی ڕۆشنبیرییە، هەمووی سەقافەت و عیلمە. اذا تثاءب احدكم فلا يقل ها ها خۆشەویست فەرمووی ئەگەر یەکێ لە ئێوە باوێشکی دا با نەڵێ ها ها پەنجا سانتین خۆی لێک دەکێشێتەوە ئەمجا باوێشکێک دا دەمی ئەوەندە دەکاتەوە ئەوە ئەوە نەهی کردنی شەرعە پێغەمبەری خوا واللە ئا ئەمەشی بە ئێمە وتووە ئەمەش سوننەتی خۆشەویستە بەخوا گوێم لە خەڵک بۆ باوێشکی داوە ئای بابە ڕۆ ئەمە زۆر ناشرینە تۆ مسڵمانی ئەهلی مزگەوتی بە لا اله الا الله والله اکبر تەڵقین دراوی دەچێ قەبرەکەشەوە لا اله الا الله کەت هەر لەگەڵا هێشتا نازانێت پێ سەڵسەم کە فەرمووی مەڵێ ها هاش ئەوڵە ئای با بەڕۆ چۆن خۆی لێک دەشێشێتەوە بە تایبەتەوە لە بەهارە کە لەش خاو دەبێتەوە باوێشک خوار خەڵاتێکە ئەویش بە ئینسانی بەخشیوە مێشک ماندووە نیشانەی ئەوەیە تۆ پێویستیت بە پشووە بۆیە باوێشکت دێتێ ئەمە هەوایە کە لە مێشکەوە دەرەچێ باوێشکەکەش بەڵام لەو کاتای بە تۆ دەنگت نزم کەیەوە چونکە مافی ئەوە کە تۆ باوێش کردا دەمت کردەوە کەسێک لە بەرامبەرت بوو لە زانستی دەروونناسیدا دەڵێ ئەویش یەکسەر خەوی دێ کەسێ بەرامبەر دووسێ باوێشکدا لە خۆ تۆ لە شت خاو دەبێتەوە دەی مافی ئەوە نیە لەشی ئەو خاوکەیتەوە تۆ خۆت ماندووی ئەو چالاکە وخفض بها صوته خۆشەویستی خوا چاومان لێ بوو کاتێ دەپشمی یان کاتێ لە کاتی پشمینا دەفەرمێ بە دەستەکانی ئاوا دەستی بە دموچاویەوە دەگرت لوتیشن نەگری چونکە لە کاتی پشمینا دڵ لەو کاتەیا دەوەستێ ئەبێت چاویش بنووقێ خوا ڕەحمی کردووە چاوەکە خۆی دەنووقێت لە کاتی پشمینا چاو هەڵبێت چاوەکە دەتەقێ چاوەکە نابینا دەبێت بۆیە لە پشت میناوی بڵێ الحمدللە خوایە ئەم جارەش بە سەلامەتی ڕزگارم بوو. دەفەرمێ دەستی بە دموچاویەوە دەگرت خۆشەویستی خوا، یان جلەکەی دەستە سڕەکەی دەنا و بە دموچاویەوە دەگرت قەت پێوان نەپشمیوە بەسەر خەڵکا، هەیە کە دەپشمێ چوار کەس لەولاوە پڕیشکی پشمەکەیان بەردەکەوێ. مسوڵمانیشە نا نابێ مسوڵمانیەتی ئاوا بێ ئەبێ مسوڵمانەتی ئیلتیزام بێ بە پێغەمبەری خواوە صلی اللە علیە وسلم کە دەستی یان جلەکانی یان دەستەسڕەکەی بە دەموچاویەوە دەگرت بۆوەی هەم دەنگەکەی نزم بێ ئەها ویخفض بها صوته بۆوەی دەنگی ئەم پشمینە بەسەر هەیوا اللەی قومبەلە لە تەقەیەکە دەپشمێ هۆڵێک دەنگ دەداتەوە ئەوەش دیسان پێچەوانەی شەرعی خوای پەروەردگارە پەنجە تەقاندن لەی شەرعا نەهی لێکراوە لە کتێبە شەرعەکان دەفەمە نەهی کراوە لەوەی ئینسان پەنجە و ملی بتەقێنە شان و ملی بتەقێنێ زۆر کەسێ بەردەوام پەنجە دەتەقێنێ ئێستا عیلم دەڵێ ئەوەی شەریعەتی ئیسلام لە کتێبە پەڕ زەردەکانی قەدیما نووسیوێتی هەمووی عیلمە ئەوانەی ئێمە هەموو کەرامەتدار بوون هەموو دکتۆر و مامۆستای گەورە بوون وەکو ئیمامی شافعی و ئەبو حەنیفە و ئەوانە ئا لەو کاتەدا پەنجە تەقاندن شلەیەکەی لە بینی هەموو دوو جونگەیەکە خوا خەڵقی کردووە شلەیەکی چڕە ناهێڵێ ئەو دوو جونگەیە بەر یەک کەون و لێخشاندن ڕووبدا کە ئەوەندە پەنجە تەقاند بڵقێکی هەوایی دروست دەبێت سەرەنجام بڵقەکە دەقدەقێ پەنجەکانت خوار دەبن لە پیریدا تووشی لەرزۆکی دەبی ئەوە دەبێت زۆر خەڵک ئاگایی لێ بێت وڵمان نایە جاری وایە یەک یەک بڵێ کابرا نەوەک تەریق بێتەوە یان پێی ناخۆش بێ بەڵام لە عموما هەمومان ئاگامان لێ بێ لە عیلما دەڵێ ئەو کەسانی پەنجە دەتەقێنن سەرەنجام وان لێدێن لە پیریدا لەرزۆک دەبن پیاڵەیەک چایان بۆ ناخورێتەوە ئەمجا نیشانەی پیربوونیان زوو پێوە دیار دەبێت ئەی مل تەقاندنی وا شان و مل بادا لە مزگەوتا جاری وا هەیە لە هۆڵە گشتیەکاندا ئەمەش خوا پێی ناخۆشە بۆ چونکە زوڵم لە خۆت دەکەی لە کاتی مل بادان و مل تەقاندنا ئینسان نخاعی شەوکی تینی دەکەوێتێ واللهی دوور نیە جەڵدەی مێشک لێت دا ئەمەش قسەی چێت قسەی کابرایەکە کە مسلمانیش نیە دکتۆر ودید سیمیس لە زانکۆی کالیفۆرنیا لە شانی لە شاری سان فرانسیسکۆ ئا ئەمەی سەلماندووە ئەڵێ ئامۆژگاری هەموو هاوڵاتیەکی وڵاتەکەم دەکەم کە بە هیچ شێوەیەک ملیان نەتەقێنن چونکە دوور نیە لێت کا بە جەڵدەی مێشک ینی ئەمەش خەتەرێکە کەواتە ئەمە هەموو خەڵک بیست نەکەی کە پەنجە تەقاندن بۆ خۆی ئینسان پێی ناڕەحەتە مل تەقاندن ئەوەی هاڵ تەنیشتەوە پێی ناڕەحەتە بۆ بەرژەوەندی خۆت و بیستنی قسەی خەڵک ئەم کارە مەکە پێنجەم لە کاتی قسەکردن بە موبایلە بەڕێزەکە موبایل هاوارکردن ناوێ هیوا هەیە وازانێ چونکە لە دوورە کابرا ئەڵێ لە هەولێر قسەی لەگەڵا دەکەم لێرەوە بۆ ڕانیە وازانێ گە زۆر بە هاوار نەکا گوێی لێ نییە ها خەڵکی مستەقەف هەر بە حاڵ نازانی دەڵێت چی کەچی بەرامبەرەکەشی دەیبیستێ دەبا ئێمەش وا فێر بین با لە کاتی قسەکردنا گەڕەکێک نەزانێت کە تۆ تەلەفۆن دەکەی ئەوەی لەو ژوورەیە پێویست ناکە بە تۆ مەشغوڵ بێ با هەکاتی تەلەفۆنەکانمان کەم بێ موبایل ئەو پەڕی لە دوو دەقەدا پەیامی خۆت بگەیەنی وەڵی تەلەفۆنی وایە سی و هەشت دەقەی پێدەچێ ئەمە ئەزانیت چ کاریگەرییەکی خراپ لەسەر مێشکمان لەسەر بیستنمان دادەنێ لە ماوەی دە ساڵە هەر کەسێ زۆر زۆر موبایل بەکار بێنێ زۆر معڕەزە بە قسەی هەموو دکتۆرەکانی دەمار و مێشک لە ماوەی دە ساڵە لووی گەورە لەسەریا دروست بێ چونکە ئەو فڕنەی کە سەمونی تیادە برژێ لە مقابلی ئەو گەرمیەی کە موبایل دەیدا بە گوێیەکانی تۆ هیچی وای فەرق نییە لەبەرئەوە بیستنەکانمان با لەدەست نەدەین بەهۆی موبایلێکی بێخێرەوە کە زۆر کەس خێریشی لێ نابینێ شەشەم لە قورئان خوێندنی ناو تەعزیەکاندا بیسەر چەند بە ئازارە ئەی ئەو سیدی خانانەی لە بازاڕەکاندان ئەوە هەموو مخالەفەی شەرعە تۆ دوکانت هەیە مافی کەسابەتی خۆتت چی دەفرۆشی بەڵام ئازادی تا دوکانەکەی خۆت نەک دوو مکەبەرەت داناوە کابرای تەنیشتی فەقیرە خۆ ناچێت شەڕی لەگەڵا بکە ئەمە ئەرکی حکومەتە ئەمانە ڕێنمایی بکە تۆ لەو دوکانەی خۆتا شیتێک تاقی دەکەیەوە تا بیسەرەکە کڕیارەکە دەیبیستێ بەڵام نابێت تەواوی بازاڕەکە بیبیستێ واللهی بەڕێزان بۆ خوا پێتان دەڵێم تۆ دوکانت هەیە مافی ئەوە نیە قورئانیش بە دەنگی بەرز لێ دەی قورئانیش بە دەنگی بەرز لێ دەی نەک گۆرانی گوێ لە قورئان دەگری بەس مافیەوەت هەیە بۆ خۆت گوێ لێ بێ کێڵە ئەو دراوسێ دوکانە حەز بە بیستنی قورئان دەکا ئەو ژینگەی هەمووانە تۆ نابێ بە زۆر بەسەر خەڵکا فەرزی کەی ئەی مکەبەرەی مزگەوتەکانمان وەڵڵای حەق وایە هەر یەکێک لە ئیمامی مزگەوتەکان لە بانگدەرە بەڕێزەکان بە تایبەت هاوینە وەڵڵا جاری وا ئەبێتە گەڕەلاوژەیە کەس بە کەسەوە نییە لە جیاتی ئەو ئاوازە خۆشەی بانگ کە زۆری بانگدەرەکان دەنگیشان ناخۆشە هەر یەکەی لە ئاوازێک دەخوێنێ ئەو هەم لە سەری ئەو سەری قاتعیەکەوە ئەڵەی لە ناو مزگەوتەکە ئێمە بانگ دەدا ئێمەش ڕەنگە بۆ ئەو وابێت کەواتە هەموومان ستەم دەکەین لە بیستن بۆیە زۆر ماڵ خەریکە حەزی لە دەوری مزگەوت نەبێ لەبەر دەنگی مکەبەرەکانی مزگەوت کابرا وەنێ بڵێ مسوڵمان نێ فەقیرە کاکە تۆ زوڵمی لێ دەکەی ئەو مکەبەرەیە بەس ئەوەندە ئیعلامی بانگێک بدا کە هاوڵاتیەکە بزانێ وەختی نوێژە نابێت لە حەدی خۆی زیاتر دەنگی بەسەرا بەرز کەیتەوە کە جومعەکانی پێشووشت لەسەرەوە قسەم کرد لە کاتی دەرگا پێوەداندا لە شەرعا دەفەرمێ حاڵەتی حەوتەم بیستن کە تۆ بەیانیان دەچی بۆ مزگەوت نابێت دەرگای حەوشەکەت وا پێوەدەی کە دراوسێکەت پێی بزانێ سیارەکەت دێنێەوە نابێت دەرگای گەراجەکەت ئەوەندە بە قووەت پێوەدەی دراوسێکە ناڕەحەت بێت بەخوا شەریعەتی ئیسلامە مشی باز کردووە ئەبێت دەرگاکەش بە هێمنی پێوە بدەیتەوە پاشان لە کاتی نوێژ و دوعاکردن لە مزگەوتا خوا دەفەرمێ ادعوا ربکم تضرعا وخفیا کاتێک کە دەپاڕێنەوە و لە خوا داوا دەکەن بە دڵ و بە کوڵ دوعاکە بکەن بەڵام با دەنگتان نەیاتە دەرەوە ئیوا هەیە کە دوعا دەکرێت لە مزگەوتا لەو سەر دوعا دەکات تۆ دەبێت بەس ئامین بۆ ئەو بکەی خۆ تۆ نازانی دەڵێی چی ئەبێ بڵێی یاخوا دوعاکان خوا لە تۆ قبوڵ کە بەشی منیش بدە ئەتە بەڕێزان وایە یعنی ئەوەندە دەنگ بەرز دەکاتەوە ئەزانی خوا ئەمەی پێ ناخۆشە پێغەمبەری خوا فەرمووی ئەیها الناس ئەی خەڵکینە اخفضوا اصواتکم لە کاتی دوعاکردنا دەنگتان نزم کەن لە کاتی نوێژدا هیوایە تەحیات دەخوێنێت لە سەفی دووەمایە من کە ئیمامم لە پێشەوە لەو باشترم گوێ لێیە ئەو خوایە غائیب نییە بڵێی نامبیستێ زۆر لێم دوورە یان گوێم گوێی گرانە إنكم تدعون سميعا بصيرا ئێوە هاوار بۆ خوایەک دەکەن کە دەشبیستێ و دەشبینێ دەی کە خوا بە خەتەرەی ناو دڵت ئاگای لێوێ بۆ تۆ ئاوا هاوار دەکەی ئەها باسی حەزەتی زەکەریا دەکا دەفەرمێ ئیذ نادا ربه نداء خفیا حەزەتی زەکەریا پێغەمبەر صلی الله علیه و سلام خوا لەسەر ئەو صلات و سلام لەسەر پێغەمبەری ئێمە و باقی پێغەمبەران بێ تەمەنی گەیشتبووە هەشتا ساڵ، فەرمووی، خوایە سەر و ڕیشم وەکو ئاگر شوعلە دەدا لە سپێتیدا. خوایە حەز دەکەم مناڵێکی ساڵحم پێ ببەخشی لە دوای خۆم خزمەتی ئەم دینە بکا و ئەم قەومە سەرگەردان نەبن. ئا لەو کاتەدا خوا دەفەرمێت دوعای کرد نیداء خفیا، بەس خوا دەنگی بیست، ژنەکەشی گوێی لە دوعاکەی نەبوو، ئەوەندە بە هێمنی. هیوای هاوار دەکا خوایە هاوارە فریامان کەوی برا ئەمە ئەمە صفاتی موسڵمان نییە وەرە چاو لە پێغەمبەری خوا زەکەریا کە خوا دەفەرمێت زۆر بە هێمنی لەبەر خۆیەوە حتا ژنەکەی گوێبیستی نەبوو تۆ هاوار بۆ خوایەک دەکەی کە دەنگی ناودڵت دەبیستێ کە بە خەتەرەی مێشکت ئاگادارە کە دەنگدبینێ ئیتر بۆ ئەوەندە دەنگ بەرزکەی و ئەم ژینگەی بیستنی خەڵکیش ملە وەسکەی وا بکەی کە خەڵک ئاگای لە نوێژەکەی خۆی نەمێنێ لەبەر تۆ نۆیەم لە شەرعا دەفەرمێ سواڵکەرێک کە لە مزگەوتا بە دەنگی بەرز سواڵی کرد زوڵمی لە ژینگەی خەڵک کردووە ڕەحمەتی خوا لەو موسڵمانە یارمەتی ئەو سواڵکەرە نادا کە بە دەنگی بەرز دەیلاوێنێتەوە دەیەوێ ئەوەندە بلاڵێتەوە لێرە تەزبیحات دەکەی ئەو لەوێ لە حەوشەکەیە نایڵێت تۆ تەزبیحات و نوێژە سوننەتەکەت باش بکەی لە دوای سەلامەکە ئەوە ئێمە خەتامانە ئەو فرسەتی تۆ دەقۆزێتەوە لەبەر ئەوە لەم مزگەوتە و لە هەموو مزگەوتێکا هەر سواڵکەرێکتان بینی بە دەنگی بەرز هاواری کرد ڕەمێ محتاج بێ با دەستە سڕێک ڕاخات جا تۆ خۆت ئازادی یان قۆڵی گرتی لە ڕای ئەو خوا کەوتی بڵێ لەبەر خاتری خوا ناتدەمێ چونکە شەرع دەفەرمێ مەیدەیە با تەمبێ بێ، با ژینگەکە نەبێتە بابەتی سواڵ کە جومعەکەت لەبیر چێتەوە نەزانی چیت بیستووە، لەبەرئەوە با ئێمەش ئەوان دەرس دادەین، هەرچی بە دەنگی بەرز و قۆڵگرتن و هاوارکردن و پاڕانەوە و لاوانەوەی زۆر داوای لێکردی تۆش مەیدەیە، تۆش بڵێ لەبەر شەرعی خوا ناتدەمێ، گوناهبار نابی دڵنیابە. ئەمە ژینگەی بیستن کە ئەم بیستنە ئەبێ گوێی خۆمان و گوێی بەرامبەرەکانمان لێ بپارێزین دووەم ژینگەی بینین چاو خوای پەروەردگار گەورەترین خەڵاتە کە بە مرۆڤی بەخشیوە حتا لە شەرعا لە حەدیسی خۆشەویستا صلی الله علیه وسلم دەفەرمێ هەر کەسێ خوا بەسەری کردەوە بینایی هەردوو چاوانی لێوەرگرتەوە لە لای خوا پاداشتەکەی بەس بەهەشتە هیچ شتێکی کە نییە ئەو کەسانەی کە نابینان لە دنیادا و ڕووناکی چاوەکانیان لەدەست داوە سابیر و شاکرن بە بەشی خوا ڕوح دەرچوون و بەهەشتیان یەکە سبحان الله ڕۆح دەتوانی بڵێ ئەم پیاوە بەهەشتیان ئەم مەژنە بەهەشتیە هەر کە ڕۆحی دەرچوو دڵنیا بە لەسەر قەبران نەگەڕیەوە کە ڕۆحەکەی گەیشتوەتە بەهەشتی خوا چونکە فەرموودەی پێغەمبەر صلی الله علیه و سلم چاو ئەوەندە خەڵاتێکی گەورەیە ئەم چاوە خوا ئەم دیمەنانەی سەر ئەم زەویە هەرچی دروستی کردووە چاو پێ ئارام دەگرێ ڕەنگی شینی ئاسمان، ڕەنگی بێ ئاوی ئاو، سەیری سەوزایی بەهار، ڕەنگاوڕەنگی گوڵەکان، هەرچی تۆ سەیری دەکەی، شاخەکان، دەشتەکان، دۆڵەکان، ئیللە، باران، بەفر، هەمووی دڵت پێی ئارام دەگرێ، حەتا ئەستێرەکان، خوا دەفەرمێ، ولقد جعلنا فی السماء بروجا وزیناها للناظرین، ئەو ئاسمانە ئەو ئەستێرەی پێوەیەتی کە سەرت بەرز کردەوانە گوناهت دەکا لێی ڕانەمێنی، چونکە خوا بە جوانی بۆ تۆی دروست کردووە و جوانی دەبەخشێ بە تەماشاکەرەکانی ها لە شەوێکی ساماڵا سەیری ئەستێرەکانی ئاسمان کە چ جیمەرێکی جوانە هیچ گڵۆپ و پارک و حەدیقەیەک نایگاتێ ئەو ئاسمانە بەسەر سەرمانەوە دەی ئەم جوانیە خەڵک هەیە ناشیرینی دەکا ئەو دیمەنە جوانە بە چی ناشیرین دەبێ بەوەی کە تۆ زوڵم لە ژینگەی بینینی خەڵک بکەی بە زبڵ و زاڵ فڕێدان لە جیاتی پارک و حەدیقە و باخچە دروست کەی زبڵدان بۆ خەڵک دروست کەی جا زبڵدانەکە بەنا بەخوا لە پەنا مزگەوت بێ ئا ئەوە مەکتەبە دە جار هاواریان کردووە ئەچێ ئافرەتەکە خۆی پەنا ئەدا و لەبەر دمی دەرگای مەکتەبەکە پیسەکە فڕێ ئەدا چەند جار شارەوانی خاوین دەکاتەوە زبڵدانەکە هەر دروست دەبێتەوە خۆ ناچیت تۆ شەڕی لەگەڵ مامۆستای فەقی بچە شەڕ بکە ناکرێ ئەبێ خۆمە ئێمە ئاگامان لێ بێ ئەزانی پێغەمبەری هەڵسا سەلەم فەرمووی نەظیفو ئەفنیەتەکم ئوممەتەکەم با بەر و دەرگا و حەوشە و ماڵتان خاوێن بێ ولا تشبهوا باليهود وەکو جوولەکەکان مەبن یعنی جوولەکە زەمەنی خۆی بە بەچی دەناسرا ئەوە ماڵە جوولەکەیە بەردەرک و ماڵی پیس بوو هەرچی بە دەرگا و ماڵی پیس بووە دەموت ئەوە ماڵە جوولەکەیە ئێستا بەعکسەوە جوولەکە خاوێن بۆ مسلمان وای لێ هاتووە فەرمووی موسڵمان نابێ بەرو دەرگای پیس بێ نابێ حەوشەی پیس بێ نابێ پیسیەکە فڕێدا ئەم سارانەی شارەوانی بە ویژدانەوە دەڵێم زۆربەی ڕۆژ دەگەڕێن دەی تۆ حەیف نییە ئەم پیسە نەکەیت ئەم سارەوە کە فەقیرە خۆشی تێی دەکا زوڵم لەو ژینگەیە بکەی و زۆڵدان بۆ خەڵک دروست کەی تفو بەڵغەم کردن لە شوێنی گشتیدا ئەمەش بینین کە سەیری دەکەی قێزت هەڵدەستێ زەوقت نامێنێ، البصاق فی المسجد خطیئە، خۆشەویستمان صلی اللە علیە وسلم فەرمووی، تڤڕۆکردن، بوساغ نەک بەڵغەمیش، تڤڕۆکردن لە حەوشەی مزگەوتا بە گوناه لەسەرت دەنووسرێ، وکفارتها دفنها، کەفارەتی ئەو گوناحە کە لە دەستت ترازا و تفەکە دڕۆ کرد و پەشیمان بووی دەبێت لای بەی. جا زمانی خۆی گڵ بۆ دفن دەکرا یعنی کە دوو سێ جار قاچ پێدا دەنا دەچوە ناو گڵەکەوە ئێستا ئەم چیمەنتۆیە قاچی لێخەی ئەوەندەی کە پیس دەبێ لە شەری عەتی ئیسلامە لە شەرحی صح ڕیاض الصالحینە ئەمشەو خوێنمەوە دەفەرمێ لەسەر چیمەنتۆ و کاشی دەبێت بە دەستی خۆت خاوێنی کەیەوە بە دەست هەڵیگریەوە یان بە دەسەسڕێک بە جلەکەت هەڵیگریەوە نابێ ئەم تفەی تۆ خەڵک بیبینێ بۆ چونکە هەر کەسی ئەم تفەی بینی لەوانەیە هەیە بێز دەکاتەوە دڵ و دەروونی تێک دەچێت خەریکە دەڕشێتەوە بە هۆی تۆوە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم خاتو عائشە دەفەرمێ بە دیواری مزگەوتەوە بینی تۆزێ چڵم یان دەفەرمێ تۆزێ تف یان بەڵغەمی بینی فحکه پێغەمبەری خوا یەکسەر ڕاوەستا نەڕۆیشت نەچوو نوێژەکەی نەکرد حتا بە شتێک بە شوشەیەک بە چیلکەیەک دیواری مزگەوتەکە کە گڵ بوو کڕاندی هەتا لێی کردەوە نابێ نابێ پێوەی بێ هەموو شوێنە گشتیەکان ئاوان جا ئەوە نەک مزگەوت لە دایرەیەکا دەچی نابێ لە حەوشەکەیا لە ناو دایرەکەیا تف و بەڵغەم فڕێدەی چونکە دیمەنی بینینەکە پیس دەکەی ئای دەڵێم بەداخەوە زۆر کەسمان هەیە کە دەست نوێژ دەگرێ لەبەر ئەو بەلوعەیە واللهی ئەوەی کە دوای ئەو دەچێ خەریکە دەڕشێتەوە تفو بەڵغەمەکەی لەسەر کاشێکە فڕێداوە ئەو پاک و خاوێنە ئەو هەموو ئاوە شەرتی ئاو بدێتە بەر دەمی کەچی تفەکەی ڕۆ کردووە بەڵغەمەکەی ڕۆ کردووە دوور لە ڕووی جەنابتان هێشتا پاکی نەکردۆتەوە وەڵڵاهی زۆر کەس خەڵک هەبوو گوێری خەریکە بڕشێمەوە جار هەیە دەستنوێژ دەگیرێت و ئەو خوا بە ئاگامەن لەم دینە بێ با دینەکە ناشیرین نەکەین خەڵک هەیە قڕگی یەک ساڵ ئەمجا دێنێ لە حەوشەی مزگەوتە پاکی دەکاتەوە لەو هەموو دەشتە لە بیری نەبووە برا کلێنسێک، کورە پەڕۆیەک، ئەی لە ماڵی خۆشتا بۆن نییە؟ لە شەرعا دەفەرموێ کەسێک نانی دەخوا لەسەر سفرە، تۆ چووی لەبەر بەلوعەکە، لەسەر مەغسەلەکە، دەست و دەمت شت، دەنگت هات گوناهباری. کابرا لە مەتعەمێکا بووی، لە ماڵەکەی خۆتا ژن و منداڵەکەی خۆت ستەمیان لێ دەکەی، کابرا قۆخەی دێ ئەو ناوە هی نایەڵێ. ئێوە خەڵک لەوێ نان دەخوا براکەم ئەمەش دینە بەخوا ئەمەش ئازاردانی بینینی خەڵکە یان لە دوای تۆ ئێشێدێ لەو مەخسەلە دەست دەشوا سەی دەکەی گۆشت و پیسی ناو دانەکانی هەمووی لەوێیە نابێ شوێنەکە بەجێ بێڵی تا تەواو خاوێنی دەکەیەوە کەسی دووەم کە هاتە شوێنەکەی تۆ وابزانێ ئەمە کەس دەستی لێ نەشتووە چونکە تەبیعەتەکان هەیە تێک دەچێ دەی تخوا ئەم دینە چ سەقافەتێکە چ جوانیەکە ڕەنگەکان کاریگەریان لەسەر ئینسان هەیە لە شیکاگۆ لە ئەمریکا کابرایەکی قەساب پەنای بۆ زانایەکی دەروونی برد وتی دوکانەکەم ڕزقی نەماوە خەڵک مشتەرێکە دێ لە دوکانەکە سەی دەکا و دەگەڕێتەوە هەر ئەو قەسابەی جارانم هەر ئەو گۆشتەی جاران دەفرۆشم بۆ وایە وتی با بڕۆین سەیری کەم نەچوو نوشتەی بۆ بنووسێ ئەمە بە نوشتە چارەسەر ناکرێ بە عیلم چارەسەر دەکرێت کە سەیری کرد دوکانەکەی کاشەیەکی لێداوە زەردێکی حەتا بڵێ زەردی تۆخ وتی براهی ئەو ڕەنگەیە ئەو ڕەنگە و دوکانی قەسابیان نەکوتووە ڕەنگەکە کاریگەریت دەداتەوە سەر گۆشتەکە بە گۆشتی کۆن دێتە بەرچاوت دوکانەکەت خێرا فریاکەوە هەموو کاشەکانی لێکەوە شینێکی ئاسمانی کاڵی بکە و دواتر سەرم لێدەوە کابرا هەر ئەو ڕۆژ دوکانەکەی تێکدا و کاشیەکی کاڵی ئاسمانی کردەوە بازار دەستی پێکردەوە وتی وەڵی بازارەکەم کرایە وتی ئەمجا کاریگەری گۆشتەکە لەسەر دڵنگەکان دەداتەوە چاو لێ بازار سیرەکە مطبخێک لە وڵاتی ئێمەدا خۆ ئارەزووی خەڵکە دوای ئافرەتان نەچن بڵێن مامۆستا هانی هانیای داوین بۆ ئەوەی کە کەوانتەرەکەی پێ بگۆڕێت مەعقول نییە کەوانتەرێک لە مەتبەقا ڕەنگی سوور بێ چونکە شوێنی نانخواردن ڕەنگی سوور ڕەنگی خوێنە ئیشتیا و زەوقت دەگرێ ئەبێ ڕەنگێکی کراوە بێ ڕەنگەکان تەسیریان حەتا لەسەر خواردنی ئینسانەکان هەیە کاری ڕەنگ کاریگەری ڕەنگەکان ئەوەندە گرنگە لە وڵاتێکی وەکو بەریتانیا لە دەستورا نووسراوە هیچ کەس مافی ئەوەی نییە ماڵەکەی لە ناوەوە ئازادی لە بۆیاغی دەرەوەدا بێ پرس بە شارەوانی بکەی مۆری شارەوانی لە کتابەکەت نەدرێ ماڵەکەت بۆ ئاخر بێ ئەگیرێ غەرامە دەکرێ بۆ چونکە ئەو هاوڵاتیە بەو ڕێگادا دەڕۆ ئەبینی بەو ڕەنگە ئازار دەشێژێ ئەبێ ئەو ڕەنگە زوڵم نەکاتە سەر بینین و ژینگە بینینی خەڵک ئەبێ شارەوانی مۆر لە بۆیاغی ماڵەکەتدا کە پەسندە ئەمجا تۆ ماڵەکەت بۆیاغکەی ئازاد نی ئێستا لە وڵاتی لای ئێمە یەکێ سوورە یەکی زەردە یەکی سەوزە هەر حیزبەکەی خۆی پێوەی دەدرەوشێتەوە یەکێ بێلایەنە ئەمە ئەمە هەرچی کە دەڕۆی ها شوقەکان کە دەبینی لە شوێنەکە کۆمەڵە ماڵێک دروست کراون ئەم مۆدێرنە تازانە دڵت بۆی دەکرێتەوە هەموو یەک تەسمیمە هەموو یەک ڕەنگە هەموو یەک شێوەیە شت شتێکی جوانە ئەگە هەمووی تێکەڵ و پێکەڵ بێ بەڕاستی ئینسان زەوقی دەگیرێ و بینینی کاریگەری خراپی لەسەر دروست دەکا لەبەر ئەوە ئێستا نووسینی سەر تابلۆکانیش هەیە تخوا حیزبایەتی لە ئاودەستا دەکرێ وە زمانی ڕژێمیشەوە هەر شتێکی هەڵە بوو ئێستا سەیەکەی ئاودەست دەنووسرێ دیواری ئاودەستخانەی مزگەوت دەنووسرێ دیواری مزگەوتەکان کابرا لە خارج فەشەلی هێناوە لێرە دژایەتی نەمسا لەسەر دیواری مزگەوتی بێ ئەمە ئەو ئەو دەکا ئەمە برا ئەمە زۆر دیمەنێکی ناشرینە ئینسانی مسەقەف چۆن دیوار دەنووسێ کابراڵە من بۆ یاخچیم پەیوەندی بکەن بەم ژمارە تەلەفۆنەوە لەسەر دیواری مزگەوت نووسراوە بینیومە لەسەر دیواری شارەوانی و قایم قامەت و فلان و فلان لە سلێمانی لە شوێنەکە بینیم نووسراوە پەیوەندی بکەن بە مەلا فلان کەسەوە بۆ قڕان خوێندنی پرسەکان بەم ژمارە تەلەفۆنە ئەتۆ معقولە لە گەراجە ئەمە بنووسی پەیوەندی بکەن چێ تانکەری ئاو دەست پاکردنەوەی دەوێت زێرا پاکردنەوە پەیوەندی بکە بە کاک فڵان کەس بەم ژمارە تەلەفۆنە ئەمە هەمووی ناسەقافەتیە ئەمە هەمووی بە غەرامە بکرێ لە وڵاتانە ئەو دیوارە موڵکی کەس نیە موڵکی هەموومانە نابێ کەس لێ بنووسێ ئەو تابلۆیانە لە کاتی انتخاباتە جا لەمە و دوای پارێزگاکان دەست پێ دەکا عەمود تابلۆی مرور ئێستاش زۆبەی تابلۆکان ناخوێندرێنەوە هێندەی ڕسمی خەڵک پێدا گیراوە یخۆ کابرا هیچ خێرێکیشی نەبووە بۆم وڵاتە ئەی گوناحە ڕسمەکەی ئاوێشمان لێ پیسکە ئەو تابلۆیەش داپۆشێ یان دێی فڵان کەست دایپۆشیوە لەبەرەوە ئەمانە هەموو بینین ناشرین دەکەن بەشی سێیەم و کۆتایی ژینگەی بۆنکردنە ئەو بۆنە کە تۆ ناتوانانی خۆتی لێ بپارێزی چونکە ناتوانانی هەناسە نەدەی لوت خەڵاتی خوایە بە بۆنی خۆش مێشک دەکرێتەوە مێشک ئیسراحەت دەکا والله ئیمامی شافعی فەرموویەتی بۆنی خۆش عەقڵ زیاد دەکا بۆنی خۆش عەقڵی ئینسانی پێ زیاد دەبێت بۆنی ناخۆش عەقڵی ئینسان نوقسان دەکات بۆن ئەوەندە کاریگەری هەیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی من ئەکل ثوما ئەو بەصلا فلیعتزلنا هەر کەسێ سیری خوار یان پیازی خوار با لێمان دوور کەوێتەوە یان فەرمووی فلیعتزل مسجدنا نەیا بۆ ئەم مزگەوتەی ئێمە نەیا بۆ مزگەوت سیر و پیازی خواردبێ لە مزگەوتەکەی خۆشەویستدا یەک نوێژ بە هەزار نوێژە پێغەمبەر فەرمووی ئەو هەزار نوێژەت نەوێ بڕۆ لە ماڵی نوێژەکە بکە مەیە با ئەم هەزار نوێژە لە قیس چێ با لەم مزگەوتای بیست و حەوت نوێژ لە قیس چێ چونکە سیر و پیازت خواردووە بۆ لەبەر خاتری خەڵک با خەڵک زەمن نەکا با خەڵک بزانێت چۆن نوێژ دەکا واللهی سیرخۆر هەبوو لە جومعە دانیشتووە ئەمە پێامبەری خوا صلی اللە علیە و سلم پێچەوانەی ئەمری پێغەمبەری خوات کردووە نابێت تە سیر و پیازت خوار بیتە مزگەوتەکە ئەگە مزگەوتی پێغەمبەریش بێ ولیقعد فی بیته جا حدیث چەند وردە بەڕێزان سەیری کەن کابرا بڵێ وڵا پێغەمبەر فەرمووی بۆ مزگەوتێ مایەوە بەڵام دەچم بۆ بازاڕ ئەچم بۆ ماڵی فڵان کەس دەفەرمێ ولیقعد فی بیته تا بۆنی ئەم سیر و پیازە دەڕوات بێت لە ماڵی خۆتا سجن بی فیز بۆ زەرفیەتە یەعنی لە چوارچێوەی حەوشە و ماڵی خۆت نابێ بچیتە دەرەوە نابێ سەردانی ماڵان بکەی نابێ بچی بۆ دەوایری حکومی نابێ بچی بۆ مەکتەب و خەستەخانە چونکە فەرمووی لە ماڵەوە دانیشە نەک بڵێ هەر مزگەوتەکە بۆ هیچ شوێنێک لەسەرت قەدەغەیە بچی ئەبێت لە ماڵە خواردوتە خۆت سوودی لێ دەبینی سویر و پیاز گەلێ بە سوودە نابێت لە پێناوی سوودی خۆتا خەڵک ئازاد دەی سبحان اللە لە گەورەی ئەم دینە وەڵڵاهی ئا ئەو غەربیانە ئەم ئیسلامە بەم زمانە بزانن لەو بڕوایەدام زۆربەیان موسڵمان بن چونکە حەمووی ئیلتیزاماتی قانونیە حەمووی لە پاراستن و بەرژەوەندی مافەکانی مرۆڤدایە چ یاسایەک هەیە لە دنیادا لەمە جوانتر بێ سبحان الله ئەگە بۆنی سیر و پیاز ئەوا بێ ئەی بۆنی گۆرەوی ئەبێ پێغەمبەری خۆسەڵم چ نەهیەکی لێ بکردبێ بەڕاستی لەمەو دوا تکام وایە کەس گۆرەوی نەهێنێتە مزگەوتەوە کوڕە گۆرەویەکەت ئەگە بۆگەم بوو مەچۆ بۆ ماڵان وەڵای ساڵی پار بوو پیاوێکی بەڕێز وتی کابرایەک هات بە میوانیم هەر کە هاتە ئەم دیوەوە تەواوی ئەو ژوورە بە بۆنی گۆرەویەکانی وێران بوو فەرموو بەخوا پیاوێکی ڕازگۆ وەکو جەنابتان ڕازگۆ واللهی وتی سێ جار ڕشامەوە دەچوومە مەخسەلەکە لەسەر دەڕشامەوە دەچوومە سەر مەخسەلی مەدخەلەکە دەڕشامەوە کابرا وتی وەچێ بووە تێکچووی ئاوە چاوتای دێتە خوارە دڵت تێکچوو وتم وای مێشوولە بوو نازەم چی چۆقڕمەوە کوڕە پیاو جگەرێ داگیرسێنە دێتەوە دەرێ خراپتر بابە من بە گۆری گۆرەوەکانی تۆ دەبورێمەوە بەڵام خۆ ناکری بڵم کاکە بڕۆ قازت بشۆ حەق وایە پێشی بڵێ لەبەرەوە بەڕاستی ئاگامان لێوێ مافی ئەوەت نییە بۆنی گۆرەوی بێچێ ماڵی خەڵک ژیانی خەڵک تێکدەی ئەمانە هەموو بۆنی عرقی لاشە تخوا ئەم هەموو ئاوە پاک و خاوێنی حیف نیە ئینسان بۆن عرقی لاشە چڵکی لێبێ ئەی بۆنی ناودەم لە شەریعەتی ئیسلامە دەفەرمێ عزری جەماعەت کۆمەڵە شتێکن هەر کەسێ زانی بەهۆی دانهێشانەوە، بەهۆی دانکێشانەوە، بەهۆی نەخۆشی قوڕگ و لەوزەتێن و هەڵامەتەوە بۆنی دەمی دێ، خێری دەگا نایە بۆ نوێژی جەماعەت. خێری دەگا نایە بۆ نوێژی جەماعەت. بۆ؟ چونکە خەڵک ئازار دەدا. لە ماڵێ خێرت زیاترە، نەک بڵێ بەخوا با جەماعەتەکەم نەفەوتێ. تا هەڵامەتەکەت چاک دەبێ خێرت دەگا لە ماڵەوە بی باشترە بەخوا. بەخوا بە چونکە خەڵک لەبەر تۆ ئاگایان لە جەماعەتەکەیان نامێنێ ها لە شەرعا دەفەرمێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی ڕۆژانی جومعە عەتر بە خۆت کە بەڵام نەک هەموو عەترەک من ئەطیب الطیب کام عەترەی زۆر سووک بۆن خۆشە تکاتان لێ دەکەم ئەم عەترانەی لە بازاڕە بە هەزار دینار و ئەوانن وەڵڵاهی براکانم ئەوە لە وڵاتان فڕێ دراون ئەوە لە سعودیە و ئەردەن و ئەوانە بە دەبە فڕێدراوە هەمووی بەسەرچووە کابرا لێرە مایایی مایەی سفرە هەرچی دەستی کەوێ لە قازانجە چونکە لەوێ فڕێدراوە کابرا دەچێت بازرگانێک دەیهێنێ دەڵێ بەخوا عەترێک بە هەزارە برا عەترێکە کە چاکرێ بە هەزار دینار نییە ئەمە بۆگەنە بەسەر خەڵکیا دەکەی هەموو هەیە بۆم پشیلەی لێ دێ هەیە بۆم بنێشتی لێ دێ ئەمە کەی عەترە؟ عەتر ئەبێ من ئەطیەبی الطیب هەڵبژێری کامە بۆنەی سووک و خۆشە ئەمجا بۆ مزگەوتیش ئەوە بەخۆت کەی شەرت نییە هەر بۆنی خۆش بێ خۆشترین بۆن بێ جا بەڕێزەکانم لە کۆتایی وتارەکەما ئەوە دەڵێم ئەم سێ ژینگەیە بینین و بیستن و بۆنکردن مافی هەموومانن کەسێکیش نیە بڵێ لە دەستی ڕادەکەم یەخەت پێ دەگرێ بە چاو بە بۆن بە لوتت بە گوێت بەشداری تێیە ئێمەی مسلمانیش عادەتێکمان هەیە ئێمەی مسلمانیش بەشێکی گەورەیە لە دینەکەمان واللهی چۆن قازانجی خۆتت پێ خۆشە بی خەڵکت پێ خۆش بێ وڵی هەمومان دەوڵەمەندین قازانجی هەمومانە یەک کەس لە ناوماندا هەژار و نەبوو بێ زەرەری هەمومانە ئەبێت بە قازانجی ئەو برا موسڵمانەت وەکو خۆت بەخوا زیاتر دڵخۆش بی بە فەقیری و نەبوونی ئەگەر موسڵمان و ئەهلی مزگەوت بی دڵت ئازار بخوا بڵێ خۆزگە کەس فەقیر نەبوویایە ها باو باپیران بە خۆزگە دوژمنەکەشم فەقیر نەبێ قسەکەی ڕاستە چونکە دوژمنەکەت ئەگەڕم بە بتکوژێ بەڵام ئەگە هەژا بوو دزیشت لێ دەکا ماڵەکەشت دەدزێ هەر یەک لایەن دوژمنکاری لەگەڵا بکا نەک لە دوو لایەنەوە دوژمنەکەشم هەژار نەبێ بۆیە ئێمە کە ئەم قسەیە دەکەین بە دڵنیاییەوە کەسێک گەڵابەی هەبێ لەم شارۆچکەیەدا لە هەر شارێکا لە دێیەکە کەسێک تانکەری هەبێ کەسێک گرێدەر و شۆفڵی هەبێ کەسێک گەڵابە و تراکتۆری هەبێ ئەمە هی هەموومانە چونکە من و تۆ ناچین لە شارێکیکەوە کار بە فڵان کەس بکەین ئەڵێ لە پەنا ماڵەکەی خۆمە فڵان کەس ئیشەکەم بۆ بکە ئەمە هی من و تۆیە هەموو کەس سارەی جوانی هەبێ هی هەموومانە هەموومان پێمان خۆشە خانووەکان هەمووی تازە و بینای بەرز و ڕازاوە جوان بن هەموومان لێ سوودمەند بین بەڵام نابێت سوودمەندی من و تۆ کاریگەری لەسەر بۆن و بیستن و بینینی خەڵک هەبێ لەبەر ئەوە بەڕاستی جێگەی خۆیەتی و زۆر مسلمان هانا بۆ مزگەوت دێنێ ئەڵێ مامۆستایمە ئەو بابەتە بوروژێنن بەڵام نەبووی خەڵک لە یەکتر عاجز بێ ئەبێت دام و دەستگا بەڕێزەکانی حکوومەت بەم کارە هەستن ئەم چەند خاڵە زۆر زەر زۆر زەرورە یەکەمیان بوونی گەڵابە و تانکەر و شۆفڵ و مەکینە و ئەم شتانە لە ناو شارۆچکەکادا و لە هەموو شاری موسڵماناندا بەڕاستی نەگونجاوە. بۆ؟ کاریگەری سێ کاریگەری خراپی هەیە. کاریگەری بینین، کۆڵانەکە بۆ خۆی شەش و حەوت مەترە، ئەملایەکی گرتووە ئەو تانکەرە درێژە، ئەو گەڵابە ئەو تڕێلە بیست مەتر درێژە یەک لای گرتووە. کابرایەک دوو سەیارە تووشی یەک دەبن خەریکە تووشی حادیسە دەبن. ئەم کۆڵانە قەپات بووە. تۆ یەک چڵە دووکەڵ دەبێ هەڵمژی گەڕەکی وا هەیە بەتایبەت ڕەنگە من خزمەکانی خۆم بڵێم ئەوەی لە خەڵک زیاتر ڕەنبێ لێم نزیک بێ لە خزماتیدا ئەو گەڕەکە یەک چڵە دووکەڵ هەڵدەستێ لەبەر گەڵابە و شۆفڵ و ئەم شتانە سێمیان لە بواری ئەوەدا کە بەڕاستی بیستن بەیانی شەوگاری هاوین کورد خەڵک خواخواتی تۆزی ئیسراحەت بکە ئەم لە پێناوی سەرەیەکی خۆیدا لە نیوە شەوا گەڵابە هەڵدەکە ئەی خۆ بێ نیو سەعات هەتا گەرم دەبێ و هەوا وەردەگرێ ئەم خەڵکە دەبێ هەموو فەقیرە چاوەڕێی ڕەحمەتی ئەو بێ تا گەڵابەکەی دەڕوا ئێ وەڵڵاهی ئەمە ڕاست نییە ئەمەش چارەسەری ئاسانە چارەسەری ئەوە ئاسانە شارەوانی بەڕێز ئیشاڵڵە دەورەیەکی یعنی کۆبوونەوەیەکی خۆیان بکەن تکام وایە ئەمە ئەمە هاواری خەڵکە ئی خەڵک شوێنمان هەیە، زەویمان هەیە، پارچەیە زەوی گەورە دابین بکرێ، هەموو لەو بڕوایەدام ئەو کەسانەی سەیارەی گەورەیان هەیە ئامادەییشیان تێدایە بڕێک پارە مانگانە بدەن، حەرەسیشی هەبێ، گەراجێکی فراوانیش بێ، کابرا هەم سەیارەکەی مەحفوزە، خوانەناسێک ناچێ لایتیەکی بشکێنێ ڕەقەمەکەی لێ کاتەوە، مناڵێک بەردێکی پێ کێشێ، لە گەراجەکە خۆی مەحفوزە، گەراجەکەی بیخاتە گەراجەکەوە بۆ خۆی بێتەوە بۆ ماڵی خۆی، بەیانی دەڕۆی چونکە لە سەحرادایە، لە دەشتایە، حەز دەکەی نیو سەعات، سەعاتێ ئیشی پێ بکا. شەو نیوە شەو بڕۆم زەرەر بە کەس ناگەیەنی و ئەمە کارێکی جوان و شارستانیە و مایەی سەربەرزی و فەخرە بۆ هەموومان بەڵام کەس خوا نەخواستە وەری نەگرێ بڵێ خەڵکی لێ هانداوینان پێیان ناخۆشە ئەو کارە بکرێ لە مەسڵەحەتی هەموو موسڵمانان و هەموو شارۆچکەکەمانە و لە شارەکانی تریش بکرێ دووەمیان دووکانی مریشک فرۆشتن بەڕاستی ئەو بەڕێزانەی کە دەستیان خۆش بێ لەشیان ساغ بێ عارەقی نێوچاوان دەست لەو پەڕ و پاڵە دەنێ لەو جیقنەیە دەنێ بۆ ئەوی چەند دینارێکی حەڵاڵ بۆ ماڵ و مناڵی پەیداکا گەنج بێ پیر بێ ژن بێ پیاو بێ یاخوا لەشی ساغ بێ بەڕاستی جێگای فەخرە هەمومان سوودمەندین لە مریشکی زیندوو مریشکی مردووی وڵاتان ناخۆین کە نازانین چۆنە و بۆگەن بووە ئەم زیندوایە چۆن دەواجنەکە ها لە دەرەوەیە خۆزگە بە خۆزگەی خوا ئەمەش بکرایە دەواجن لە ناو ماڵاندا شتێکی گەلێ ناشایستەیە بەخوا زۆر خەڵک هاوارێتی ئەڵێ لە ڕووم نایە بە دراوسێکەم بڵێم ئێ ڕاست دەکا پێی بڵێ قسەی لەگەڵا ناکا ئەڵێ بەغیلیم پێ دەبا برا بەغیلیت پێ نابەم بەڵام بۆنم دێ بەسەرە بۆن جیقنە بۆنی ئەو مۆ هەڵپڕوزا و هەراو بەزمە بۆنی ئەو خوێناوە کە سێکل جادەیەک وێران بووە زێرابێک دەگیرە پەڕوپاڵی تێکردووە هەموو خەڵک لێی زەرەدمەندە بیستن بینین بۆنکردنی ناشرینە لەبەرئەوە ئەگەر ئەمانەش حکومەت بڕیار بدا شوێنێکیان بۆ دابینکا هەم خەڵکەکە مورتاحتر دەبێت دەزانی کوێ مریشکی لێدەفرۆشرێ زۆربەی خەڵک شکور سارەیە کەمێکی نەبێ ئەچێ لەوێ مریشکەکەی دەکڕێ و دەشگەڕێتەوە بۆ ماڵی خۆی کابرایش کەسابەتی خۆی دەکا چێ دوکانی مریشک فرۆشتنی هەبێ مافی ئەوەیە بێ لەوێ دوکانێک لەو شوێنە گشتێ وەرگرێ سێم تکام وایە دابەستە لە ماڵاندا با هیچ کەو کۆتایی پێ بێنین وتارەکەم درێژ بۆ بەڵام ئەمە ئەمە ئاهی خەڵکە خوا لەو قورئانەدا ئامۆژگاریمان دەکات دەفەرمێ وەلەکم فیها جەمال حین تریحون و حین تسرحون ئاژەڵدار بەڕێزە هەر کەسێ مانگا مەڕ بزن بەخێو دەکات خوا ڕێزی لێدەنێ بەڵام دەفەرمێ جوانی و جەمالی تێدا بێجگە لە شیر و دۆ ماستەکەشی لە کاتێکە بەیانیان بە کۆمەڵ دەڕۆن ئێواران بە کۆمەڵ دێنەوە جا سەیری ئەم قورئانەکە چەند وردە بەیانیان بە کۆمەڵ دەڕۆن واتە ئاژەڵ نابێ لە ماڵەوە دابەستە بێت بۆ؟ چونکە گژوگیای دەرەوەی خوار هەوای پاک هەڵدەمژێ، خواردنی ئەنواع نەوع دەخوا، شیرەکەشی بەتامتر دەبێ. لە ژوورەوە عەلەفی ناوێ دابەستە هەبێ، بەیانیان دەبێ بڕوا، ئێوارانیش دەبێ بێتەوە. خوا دەفەرمێ دەبێ بە کۆمەڵ، ها واوی جەماعەیە، حین تریحون و تسرحون هەردووکیان جەمعن، یەعنی نابێ تاقە بزنێک، مانگایەک، گۆلکێک بەڕز بە تەنیا بڕوا، ئەبێ بە کۆمەڵ بێ، کە کۆمەڵ بوو شوانی هەبێ، ئاگادارکەری هەبێ، بیباتە دەرەوەی ئاوایی و بیشیهێنێتەوە. ئەها ئەهلی ئەو دێیانە پیاوی بە زەمیرن ئەینا ڕۆژانە فیتنەی دروست دەبوو کابرا گەنمی کردووە زۆریش لەسەری قەرزار دەبێتەوە ڕەنبە لە فرۆشنا بەڵام هەر وڵاتەکە ئاوەدان دەکاتەوە و فەرحی دەخاتە وڵاتەوە گەنمی کردووە تخوا معقولە من تۆ گەن مانگاکەمانی تێدا بەڕەڵاکەین دوایش کە قسەی کرد بە گزژیش یا بچی ئەهلی ئەم دیانەت پیاوی بەڕێز و بە تەحەمولن خوا نمونەیان زیاد کە ئەینا لە دەستی ئەهلی شارۆچکەکەمان بەڕاستی وێڕز بوون هەر لە سوسیەوە بیگرە تا ئەم دیانی چەند مەگا و کرژە و کۆکە و گەبە و ئەوانە مانگای ئەم وڵاتە دەچێتە ناویانەوە ئەی براکەم تۆ ئەگەر ئاژەڵ ڕادەگری ئەبێ بەخوا بەدوویەوە بی ئەبێ نابێ لە ناو ماڵانە دابەستە بێ زۆر خەڵک هەیە لە ئێستا وڵا ئەی هاوار هاوین هاتەوە بەخوا ناتوانم مبەریدەشیش پێ بکەم بۆنەکەی دەمژێری هێنێتەوە ژوورەوە چونکە کابرا کۆمەڵە دابەستەی لە ناو ئەوێدا کردووە بڕۆت لێک ئاوەدان کەوە کانی و ئاوێک ئاوەدان کەوە لە بناری شاخێکا خێمەیەک هەڵدا ئەوە ئاژەڵداری دەکرێت نابێ ئازادی تۆ بەرژەوەندی تۆ لە پێناوی خەڵکا بێ ها خەڵکی مسلمان چۆنە ئەم نموونەیەش کۆتا قسەم دەبێت لە خوتبەکەیا و دڵی هەموومانی پێش شاد دەبێت وەکو دڵی منی پێش شاد بوو هەفتەیەک لەمەوبەر برایەکی گەنج کە ئێستا حالیەن لە مزگەوتەوە پێش جمعە هات بۆلام بۆ حوجرەکەش ئەلە و سەیرانگانەی خۆماندا لە نزیکی دوکان چوو بۆ سەیران لەگەڵ ماڵ و مناڵیا سەیرەکە عەلاگەیەک بەجێماوە کە دەیکاتەوە سەد و حەفتا و سێ وەرەقەی تێدایە هەر ئێوارە کە گەڕایەوە جومعەی ڕابردوو هات بۆ لێرە بووە مزگەوت وتی مامۆستا شتێکی وا بوو وتم براکەم پەیوەندی بە جەریدە و ڕۆژنامە و ڕادیۆ و تەلەڤیزیۆنەکانەوە بکە بەڵام بڕەکەی ئاشکرا مەکە بڵێ لە سەر و دەفتەرێک دۆلارەوە هێندە پارەی زۆرە بەڵکو کابرا بزانین عینوانی دەڵێ من لە سارا بووم قەدەری خوای گەورە باسی حەڵاڵ و حەرام کرا ئەمەم گێڕایەوە وتم گەنجێک بەڕاستی خۆشی محتاجە ڕەمبێ هەر زۆر محتاج بێ بۆ پارەیە محتاجی پێوە دیار بێ نەشمان زانی دوو سێ شوێنمان کردو لەکوێ بەجێماوە چونە ئەو شوێنانە نەبووە ئەم کوڕە گەنجە بۆ خۆی محتاج و احتیاج الحمدلله دوێنێ پارەکەی بە ئەمانەتەوە تەسلیم کردەوە بەڕاستی یعنی ها بەرژەوەندی خۆی بە قوربانی بەرژەوەندی خەڵک کرد ئێمەش دەبێ ئاوا بین ئەوە مسوڵمانەتیە ئەوە گەپسی بۆ حەجی ماڵی خۆڕم بێوەندە خێری نەبێ دوورنیە ئەم ژن و پیاوە بە دەمەقاڵە لێک جیا ببوونایە و بیگوتایە خەتای تۆ بە سەیرانمان کرد ئەبێت لە فڵان کەس لێنەدزیبین ئەبێت لە کوێمان بەجێ هێشتبێ ئەم گومانە ڕێوەتی یەک هەفتە بوو نانی خۆش لەو ماڵەیان نەخورابوو جا ئیشاڵڵا نموونەی ئەوانە زیاد بێ ئیشاڵڵا خوا بە حەڵاڵی ئەو پارەیان پێ دەبەخشێ ڕۆژێک و هەمووشمان ئیهمال نەبین ئەوەی دەسێ لە سەیرانگادا دیمەنەکە پیس مەکە بیستنەکە پیس مەکە ئازاری خەڵک مەدە لە ڕێگاوبانە سارە شڕەکەت مەبە دوو کەڵکەی بە ئاسمانە جارە چاشیکە بەڵکو خوا زۆری ڕەحمەت لەگەڵا کردوین و ڕووی ڕەحمەتی خۆیمان تێ بکە یا ڕەبی خوا ڕەحمەتمان بەسەرا بارێنی یا ڕەبی خوایە ڕووی ڕەحمەتی خۆتمان تێ بکەی خوایە غەزەبمان لێ نەگرێ بە کردارە نەشیاوەکانی خۆمان خوایە ئیشاڵڵا بە بێ ئاگایی ئەوەی کە کردومانە بێ ئاگایی بۆ سەرفی نەزەرمان لێ بکەی و لێمان ببووری یا ربی خوایە بۆ خاتری گەورەی خۆت نمونەی ئەو گەنجە دەستپاکانە لە وڵاتەکەمانا زیاد کەی بە حەڵاڵی زیاتریان پێ ببەخشی هەر کەسێک کە شتێکی لێ بزر بووە و بە نرخ بووە دڵی پێی نائارامە و ئاژاوەی لە خێزانە دروست بووە خوایە دەستی حەڵاڵ خۆرێکی ئاواکەوێ و حەڵاڵ زادەیەکەوێ و پێی شاد بێتەوە یا ربی خوا رزق و رۆزی هەموو لایەک زیاد کەی خوایە هەموو لایەک لە بەڵا و مصیبەت پارێزی خوای پەروەردگار لەم ڕۆژەدا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا اللە یا شافی ڕەحم بە حاڵمان بکەی خوا لە دینەکەی خۆت تێمان بگەیەنی یا ڕەبی خوا لە دینەکەی خۆت شارەزامان بکەی عەمەلیش بە دینەکەی تۆ بکەین و هەمومان خۆشبەخت و سەرفراز و ئاسوودەی دنیا و قیامەت بین آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى